ئەوە خوای گەورە نایەوێ ئەو کەسە واز لە خواردن و خواردنەوە بێنێت کەواتە ڕۆژوو تەنها ئەوە نییە کە خۆت مەنعەکەی لە خواردن و خواردنەوەیە کە لە ئەسڵدا بۆت حەڵاڵە خواردن و خواردنەوەی پاک لە ئەسڵدا حەڵاڵە بەس لەبەر ڕۆژوەکە حەڵاڵ نییە بەڵام درۆ بوهتان هەر لە ئەسڵدا حرامە ئێ چۆن شتێک لە ئەسڵدا حرام بێتەوە بیکەی بۆیە براکەم ینی کەبیرەیە والله بوهتان و درۆ کەبیرەیە غەیبەت کەبیرە و تاوانی گەورەیە با خۆمانی لێ بپارێزین بۆ خاتری خوا خوا هیدایەتمان بدا واللهی حەسەناتمان هەمووی بەبەلاش دەڕوات ئینسان خۆی نەپارێزێ لە غەیبەت و لە بوهتان و لەو جۆرەشتانە هەموو حەسەناتت بە هەدەر دەڕوا ینی ڕنج بە خەسار دەبی لەلایەکەو خۆت ماندوو کە ڕۆژ و بگرە بەو ڕۆژە گەرمانەی هاوین تینویت برسیت شەو نوێژکە تەراویحکە شەو نخونی بکە قورآن بخوێنە ذکر بکە دوعا بکە لەو لاشەوە تەوا ڕنج بە خەسار دەچی هەمووی دەڕوا هەمووی دەڕوا بۆ غیبەتت کرد بۆهتانت کرد کابرا درۆی کرد نازانم چی کرد پەنا بەخوای گەورە بۆی برای گیان باور یابین والله والله ترسناکە و بەڵام نازانم کەی یعنی بەگشتی مسلمانان ئللا مە ڕحیم الله تێدەگەین کە ترسناکی زمان زۆر گەورەیە زمان زۆر ترسناکە براکانم زمان هەندێک زانایان دەفەرمون وەکو ثعبان وایە وەکو مار وایە پێ دووە دەدا ئاگات لە خۆت نییە تۆ بۆیە ئینسان بیر لە وەسیەتەکەی پێغمبەری خواب بکاتەوە عليه سڵات سلام کە بە عقبەی کوڕی نافعی فەرموو فەرمووی نەجات بریتە لە چی ئەمسیک عەلەیکە لیسانە زمانت بگرە ئەوە نەجات بوونە لە فتنەی دنیا قیامەت ئەمسیک عەلەیکە لیسانە زمانت بگرە خوای گەورە هیدایەتمان دا زمانمان بگرین لە هەموو شتێک کە خوای گەورە پێی ناخۆشە بۆ خاتری ناو جوانەکانی برایەک پرسیار دەکات دە فەرمێ من لە دەرەوەی شاری سلێمانیم هەندێک مامۆستایان نەسیحەت دەکەن کە بۆ ئەم مزگەوتی بەهشت نەین بە بەڵگەی لەبەر چەند هۆکارێک یەکەمیان دەڵێن پیامەری خوالی ساوسەلام فەرموویەتی لا توشد الرحال إلا إلى ثلاثة مساجد پێامبەر صلی اللە علیە و سلم فەرموویەتی نابێ ئینسان سەفەر کا ئیلا بۆ سێ مزگەوت نەبێ مزگەوتی مەکە مزگەوتی مەدینە و مەسجد الاقصا دەڵێن خۆ مزگەوتی بەهشت یەکێک نیە لەو سێ مزگەوتانە بۆ لە شارەکانەوە بۆ ئەم سێ مزگەوتە دێن لە وەڵامدا دەڵێم بێگومان ئەگەر هەر کەسێ لەبەر خودی مزگەوتی بەهشت بێت ئەوە قسەی ئەو برا بەڕێزانەی کە وایان وتوە قسەکەیان ڕاستە و لەجێی خۆیەتی و هیچ پێویست ناکا تۆ مزگەوتەکەی خۆت جێ بێڵی لە شارێکی ترەوە باسی شار دەکەین کە سەفەری بۆ بکەیت لە شارێکی ترەوە تۆ سەفەرکەی بۆ شارێکی تر لەبەر مزگەوت ئەوە هیچ پێویست ناکە چونکە نوێژێک لە مزگەوتی بەهشت وەکو نوێژێکە لە مزگەوتێک کە لە دهۆک دەکرێت لە مزگەوتێک کە لە زاخۆ دەکرێت لە مزگەوتێک کە لە کەرکک دەکرێت لە مزگەوتێک کە لە کەلار دەکرێت ئەجری نوێژ هەمان ئەجری نوێژە مزگەوتی نوێژی مزگەوتی بەهەشت یەک مسقال زەڕڕەش خێری زیاتر نییە لە نوێژی هیچ مزگەوتێکی تری سەڕووی زەوی ئابدەن ئەوە ئێمە اعتقادمان وایە براکانم ئیدعای ئەوە ناکەین کە خێری مزگەوتەکەی ئێمە زیاتر بێ لە خێری مزگەوتەکانی تر ئەی کەواتە ئەم خەڵکە بۆچی دێت ئەم خەڵکە بۆ ئەوە نایە هیچی ئەوەندە بێعقل نییە بڵێ وەڵا خێر نوێژ لە مزگەوتی بەهەشت خێرەکەی زیاترە کەس ئەوەندە بێ عقل نییە ئەوە دەبینن لە پشت من چ نووسراوە خولی مانجی ڕەمەزان بۆ فێربوونی زانستی شەرعی ئەو خەڵکە کە هاتووە لە زاخۆاتوە لە دهۆکەواتوە لە کەلارەواتوە لە کەرککەواتوە بۆ زانستی شەرعی هاتون دەورەیە دوای نوێژی بەیانی دەرز دەخوێنێت کتابێک دەخوێنێت دوای نوێژی نیۆڕۆ دەرز دەخوێنێت دوای نوێژی عسر کتابێک دەخوێنێت دوای نوێژی عیشاژەوەتە تەفسیری قڕان دەخوێنێت ئەو خەڵکە بۆ علمی شەرعی هاتووە هەر کەسێ ڕێگایەک بگرێتە بەر سەفەر بکا بۆ شوێنێک بۆ علم ئەوە ڕێگای بەهشتی گرتوتە بەر خوای گەورە ڕێگای بەهشتی بۆ ئاسان دەکا ڕێگای مزگەوتی بەهشت بە ئیزنی خوا ڕێگای بەهشتی حەقیقیە نەک لەبەر مزگەوتی بەهشت لەبەر ئەو علمەی کە لە مزگەوتی بەهشت و دەیخوێنی لەبەر ئەو علمە نەک لەبەر مزگەوتی بەهشت کاتێک کە من لە چوار قڕنە دەورەم کردوتەوە خەڵک نەدەهات بۆ مزگەوتی بەهشت دەهاتن بۆ ئەوێ خۆ مزگەوتی باش لەوێ نەبوو کە لە عەلەم دەورەم دەکردەوە و دەرسم دەوتەوە خەڵک دەهات بۆ عەلەم خۆ نەدەهاتن بۆ چوار قڕنەش دەهاتن بۆ ئەوێ کەواتە خەڵک بە دوای علمەوەیە نەک بە دوای مزگەوتەوە بێ ئەها کاکە گیان ئەوانە پێیان وایە نوێژێک لە مزگەوتی باشت خێری زیاترە بۆیە هەر کەسێک ئەم حەدیسە دێنێتەوە یا جاهلە تێناگات یا ئەوەیە چەواشەکارە دەیەوێت فێڵ لەو گەنجانە بکە و مەحرومیان کا لە تەڵەبی علم ئەو خەڵکە کە هاتووە بۆ تەلەبی عیلم هاتووە نەک بۆ ئەوە هاتوێ پێی وابێ نوێژی مزگەوتی بەهشت خێری زیاترە هۆکاری دووەم کە دەیانەوێت خەڵک سارکەنەوە لە هاتن بۆ مزگەوتی بەهشت دەڵێن إن طلب العلم في رمضان ليس من دأب السلف وهذا كذب على السلف ئەمەش درۆیەکە بە ناوی سەلەفەوە دەیکەن طلبی علم دەڵێن سەلەف لە مانجی ڕەمەزان طلبی علمیان نەکردووە طلب علم عبادەتە یا عبادەت نیە برا بەڕێزەکانم جواب چییە طلب علم عبادەتە برا طلب علم لە ئەفضل العباداتە ئەوەتە پێغەمبەری خوا علیه الصلاة والسلام دەفەرمێ من يريد الله به خيرا يفقهه في الدين هەر کەسێ خوا خێری بۆ بوێ ئەوە لە دین حاڵی دەکات لە دین حاڵی دەکات هەر کەسێک کە ڕێگای علم بگرێ ڕێگای بەهشتی گرتوتە بەر تێگەیشتی کەواتە ینی ئەو ئەثەرانش کە هاتووە بە ناوی ئیمام مالیکەوە یا بە ناوی ئیمام سوفیانی تەوریەوە یا بە ناوی زوهریەوە هیچی سەنەدی نییە و هیچی صحیح نییە وڵا ئەوان لە مانجی ڕەمەزاندا هیچی حەدیسیشیان نەخوێندوتەوە ئەم قسەیە پوچەڵە شتیوا صحیح نییە یعنی حەدیسی پێغمەری خوا نەخوێندنەوە لە مانجی ڕەمەزان کە حەدیثی پێغەمبەری خوا وەحیە وەحی وەڵا مانگی ڕەمەزان هەندێک کەس مانگی قورئانە نابێ حەدیثیش بخوێنیتەوە سەلەف حەدیثیشیان نەخوێندۆتەوە ئەمە ناحاڵی بوونە و نەزانینی قەدری سەلەفە ئەجینا برا بەڕێزەکانم تا لە حەدیث شارەزابی تۆ لە قورئان شارەزا دەبی تۆ لە دینی خوا شارەزا دەبی ئەو جا ئەوەی کە ئێمە لەو مانگە مبارەکە دەمانەوێ بە بەڕێزەکانی خۆمانی بڵین چییە دەرسەکانمان چییە؟ ئەوەتە دوای تەراویح چ باس دەکەین؟ تەفسیری قورئان و کەلامی ڕەب العالمینە جوزی تەبارەک دوای نوێژی بەیانی چیمان هەیە حەدیثی پێغمبەری خوای علیه الصلاة والسلام دوای نوێژی بەیانیان حەدیثە حەدیثی پێغمبەری خوای علیه الصلاة والسلام کە ئەویش وحیە دوای نوێژی عسر چیمان هەیە ئەسماء الله الحسنى ناوە پیرۆزەکانی خوا دەمانەوێت خوای گەورە لای خەڵک شیرین کەین خەڵک خوای گەورە و خۆی بناسێ بە ناوە جوانەکانی ئەمە غەڵەتە کارێکی خراپە لە مانگی ڕەمەزاندا کە خوا بە خەڵک بناسێنین وەڵا سەلەف شتی وایان نەکردووە نابێ خوا بە خەڵک بناسێنی بەس دێ بڵێ قوڕان بخوێنەوە هیچ حاڵی مەبە مشکیلە نییە ئەمە نەفامێتی براکەم یا دوای مان دوای نوێژی نیوەڕۆژ القواعد الفقهیە بۆی ئینسان لە فقه و شریعەتی ئیسلام حاڵی بێت بۆیە براکانم ئەمەی دووەمیشیان دیسان بەڵگەیەکی لاوازە و طلبی علم زانایان لە مانگی ڕەمەزاندا ینی بۆ نمونە لە مەکە لە مەدینە دەبینین عولەمای کیبار هەیە کیباری عولەما دادەنیشن دەرز دەڵێنەوە مەمعڕی خەڵک دەکەن نەسیحەتی خەڵک دەکەن شێخ ساڵح الفۆزان لە حێدان غەیری ئەوان خی گەورە بیان پارێزی و ڕحم بە مردوەکانیش بکات کەس نەیوتوە تەوا مانگی ڕەمەزان کە خەڵکی نە کەس باسی علم نەکە چکە علم مەشغڵەتە علم خۆی عیباەتە براکەم خۆی عیباەتە سێیەمیان دەڵێ الوقت قصير ان الوقت قصير ولا يستفيد الطالب کاتەکەی کەمە بەڵێ وەم بیستووە کاتەکەی کەمە کاکە مانجی ڕەمەزان کاتەکەی کەمە هەتا بیستمە هیچیان وتوێتی کاکە یە مانجی ڕەمەزان بۆچی دەڕۆن بۆ مزگەوتی باشت مانجی ڕەمەزان ئەوە چەند ڕۆژێکی زۆر مامۆستا سەری دەشێ نەخۆشەوە دەرستان پێ ناڵێ چەند ڕۆژێکیش دەچێتە عەمرە کەواتە بە بەلاش دەڕۆن جارێک کە سەرم دێشێ ئەوە قەدری خوای گەورەیە الحمدللە شکری خوا دەکەم لەسەری تێگەیشتی ئەوە فەضلی خوای گەورەیە کە پێی بەخشی من شاڵە بێتە تەهور بۆ من کەفارەت بۆ تاوانەکانم کە سەریشم دێشێ لە دەرز نەوەستاوم بەخوا نوێژی مەغریب نەمتوانی بێم بۆ دەرز لەبەر سەرێشەکەم ئەوەندە بەهێز بوو حەبیشم خواردو ئێستا هاتومەوە دەرسەکەی خۆم هەر دەڵێمەوە الحمدلله کەواتە تا ئێستا دەرسێکم نەفەوتاوە لە بیدایەتی ڕەمەزان تا ئێستا تەڵەبەکان دەزانن بەردەوامین لە دەرس سرە مێشاوە نێشاوە دەرز و تراوەتەوە دەیانەیە بۆ بیانوە کاکە بۆ کوێ دەڕۆن مامۆستا زۆربەی ڕۆژ سەری دێشە دەرز ناڵێتەوە ئەوە یەک دومیان دەچێتە عمرە من بشتمە عمرە دوو ڕۆژ سێ ڕۆژ دەستمە عمرە انشاءله ئەوە هیچ ڕێ لە تەڵەبە ناگرێت ئەوجا هەموو تەڵەبەیەک ڕۆژانە چوار دەرز دەخوێنێ یعنی سی ڕۆژ سی چوار دەرسی تەڵەبە ئیسیفادە ناکات سەلەفی ساڵح ڕزای خوای گەورەیان لێبێ ڕحلەیان دەکرد لە وڵاتێکەوە بۆ وڵاتێک بۆ یەک حەدیس بۆ یەک حەدیس ئیسیفادەی دەکرد یەک حەدیس وەرگێت یعنی کەسێک کە دێتە ئێرە سی ڕۆژ هەر ڕۆژەی چوار دەرز دەخوێنێ ئێستا وەقتەکەی قەسیرە و ئیسیفادە ناکە بۆی ئەمە هەموو چەواشەکاریە براگیان هەمووی تەخڤیلە سارکردنەوەی گەنجانە لەوەش بەڕوونتر بیڵم هەمووی حەسادەتە هەمووی حەسادەت شتێ تریان وتوە باش ئەمە چیە مامۆستا ئەمە لە کوێ هێنا کام دەنگ خۆشە دەیبا بۆ مزگەوتی باشت ئەمەیان لە کوێنا من دەڵم بەست خوا پرسیارێکت لێ دەکەم ئەی خاوەنی ئەم شوب هەیە تخوا حەز ناکەی مزگەوتەکەی تۆکو مزگەوتی باشت بێستا جوابی چییە دەڵێ حەز ناکەم یا دەڵە بەرێ وڵا حەز دەکەم مزگەوتەکەی منش ئاوەدان بێت و مسلمانانی تێدا بێت و خێرم بۆ بنووسێت و تێگەشتی بەس کەوانە و خەڵکی کەم ڕووی تێدەکات تێگەیشتی ئەمە چییە دەنگ خۆش برام بە لە مەکە لە مەدینە تەماشا دەکەین کامەی قاریئێکی باشە دەنگی خۆشە مسلمانان ئیسراحەت لە دەنگەکەی دەکەن هەڵی دەبژێرن دەیهێنن بە ئەو ئیمان بێ بۆ بۆی مسلمانان ئیسفادی لێ بکەن ئێ من کە لێرە خەڵکێکی زۆر دێتە ئەو مزگەوتە ینی کۆمەڵە برایە کۆمەڵە مامۆستایەک قورآان خوێنێک کە دەنگیان تەسیری هەیە خۆشەکە بیهێنم ئایەوە هیچ بێشەرعی تێدایە وەڵا مامۆستا ئەم خەڵکە بۆ کۆ دەکاتە بۆ چێ دەنگ خۆشەکان دێنێت و یەعنی نازانم برا گیان شەیتان وەسوسەیان بۆ دروست دەکات دەرسیان دەدا چییە دەگەڕێن دەگەڕێن چی شوبهەیە دەیهێنن بەس هەمووشی کۆیکەوە کۆیکەوە کۆیکەوە حەسادەتەکەیە بۆ دەبێ خەڵک بێتە ئەو مزگەوتە و ناچێتە مزگەوتر کوڕ برای من بەسیەتی واللهی بەسیەتی بەسیەتی ئەهلی بیدع بە خۆمان خۆشکەین بەسیەتی کەسانی تەکفیری و گۆڕپەرست بە خۆمان خۆشکەین ئێ باشە بۆ وازمان لێ ناهێنن بۆ خاتری خوا بۆ واز ناهێنن وازمان لێ هێناون چ دەکەن لە مزگەوتەکانتان بیکەن چ دەکەن لە هەر شوێنێ بیکەن کە ڕۆژێ بە دواتانەوە بوون کە ڕۆژێ ڕەخنەمان لێگرتن کە ڕۆژێ ئێتە واز بێنن بەسیەتی بەس ئیسراحەت ناکەن خەڵک دەگرن بۆچی بۆ مزگەوتی باشت کاکەمە دروست نییە وەڵامە نازانم چییە ئێدە لێگەڕێ برا گیان کە تۆ بۆ خۆت خێرت لە دەست نایە ڕێگای خێریش مەگرە بەخوا خەڵکمان گەڕاندۆتەوە هەر لە نۆی ڕەمەزان وتومانە کەسی تربانەیە جێگا نابێتەوە مزگەوت ئەوش فەضلی خوایە بەسەرمانەوە الحمدلله ئەوجا چیتر حەسادەتەکەیان بە شێوازیشتر کاکە ئەوانە وا دەزانن ئەگەر زۆر بوو یعنی حەق خۆشتر نییە زۆری نیشانەی ئەوە بێکە لەسەر حەقە باشە کاک ئێستاوە یعنی ئەوان کە کەمیان کە خەڵک لایە یعنی لەسەر حەقن ئێمە چونکە خەڵکی زۆر لە یەکەواتە لەسەر باڵتڵین یەعنی بە هەموو شێوازێک ئەو شەیتانە دەیان سوڕێنێتەوە و گاڵتەیان پێدەکات کردوینێتی حەڵقە لە دەستی خۆیدا و نازان چ بکەن خوا هیداەتی ئێمەش ئێشدا خوایە لە شەڕی ئەوانە ڕزگارمانکەی خوایە لە شەڕی ئەوانە بمان پارێزی بۆ خاتری ناوە جوانەکانت خوایە لە شەڕی ئەوانە بمان پارێزی بۆ خاتری ناوە جوانەکانت هیچی تر مەشغوڵمان نەکەن هیچی تر مەشغوڵمان نەکەن یا ئەکرەمە ئەکرەمین الحمد لله وصلى الله وسلم على رسول الله بارك الله فيك